ژیانی پێغەمبەری خوا لە قورئان و فەرموودەکاندا. بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی چلوسێ بەڕێزان لە ئەڵلقەی ڕابردوودا لە ڕووداوی بیری مەعونەدا بووین گەیشتینە ئەو شوێنەی کە بێباوەڕان حەرامی نێرداوی پێغەمبەری خوادروری خۆی لەسەر بێ شەهید دەکەن پاشان ئامری کوڕی توفیل داوای لە بەنی عامیر کرد تا شوێنیان کەون و لە ناویان برن بەڵام ئەوان بەدەم بانگەوازەکەیەوە نەهاتن وتیان ئەبول بەڕائی سەرکردیان ڕێگەی داون و پەنای داون و ئێمەش ئەو ڕێگەدانەی ئەبول بەڕا ناشکێنین و ڕێگرییان ناکەین و ئەو بەڵێن نامەیە ناشکێنین تەواوکەری ڕووداوەکە لێرەوە دەست پێ دەکەینەوە اینجا ئامری کوڕی توفەیل چوو هەرسێ هۆزەکەی بەنی سولەیم عوسیە و ڕەعل و زەکوانی ئاگادارکردنەوە و هانیدان بۆ شوێنکەوتنیان و لەناوبردنیان ئەو سێ هۆزەش قایل بوون و بە نزیکەی سەد تیر هاوێژەوە شوێنیان کەوتن تا پێیان گەیشتن لە ناوچەی بێرل مەعونە و چوار دەوریان گرتن بێ ئەوەی ئەوان ئاگایان لە خۆیان بێت ئەوانیش کت و پڕ ئەوانیان بینی شمشێرەکانیان گر بەدەستیانەوە و لەو کاتە داوتیان خویە ئێمە هیچ کەسێک شک نابین ئەم هەواڵەمان بگەێنێتە پێغەمبەری خوا جگە لە تۆ خویە سەلامی ئێمەی پێ بگەێنە و ئەم هەواڵەمانی پێ ڕابگەیەنە پاشان کەوتنە شەڕکردن لەگەڵیان بەڵام چونکە دوژمن پێشتر چوار دەوری دابوون و لەو جێگەیەدا خۆیان قایم کردبوو و هەمویان تیرهاوێش بوون کەوتنە تیربارانکردنی مسلمانەکان لە هەموو لایەکەوە تا هەمویان شەهید بوون تەنها پیاوێکی شەلیان کە لەسەر چیاکە بوو لەگەڵ کەعبی کوڕیزەی دامابووەوە بەڵام کەعب لە ناو کوژراوەکاندا بوو و بە سەختی بریندار کرابوو ئەوان وازیان لێهێنابوو کە ئەوان ڕۆیشتن ئەویش توانی خۆی ڕزگار بکات و ژیا تا لە جەنگی خەندەقدا شەهید کرا سێ کەسی تریشیان ڕزگاریان بوو کە ئەوانیش ئەمری کوڕی ئومەیی زەمری لەگەڵ منزیری کوڕی محەممەد کە وشترەکانیان دەلەوە ڕاند و وشترێکیان لێون بوو بوو دوور کەوتبوونەوە بە دوایدا دەگەڕان تەماشایان کرد باڵندە دڵۆ بە خوێن لە قاچیان دەکەوێتە خوار و بەسەر ناوچەی دابەزینی مسوڵمانەکاندا دەسوڕێنەوە وتیان سوێند بەخوا شتێک ڕوویداوە وای کردووە ئەو باڵندانە بەسەر ئەوێدا بسوڕێنەوە هاتن و تەماشایان کرد هەموو هاوەڵانیان کوژراون و لە خوێنی خۆیاندا کەوتون و ئەسب سوارە تیر هاوێژەکان بە سەریانەوە وەستاون ئەوانی شووتیان سوێن بەخوا ئەوانە هاوەڵەکانی ئێمەیان کوشتووە نەک بەن و سولەیم و بەنی ئامر ئێوە دەڵێن چی؟ ئێستا چی بکەین؟ ئەنساریەکە بە عەمری کوڕی ئومەیەی وت تۆ دەڵیت چی؟ عەمری ژووتی وا بە چاکی دەزانم بگەڕێینەوە و هەواڵەکە بە پێغەمبەر درودی خی لەسەر بێ بگەێنین. ئەنساریەکەش واتە منزیری کوڕی محەممەد وتی من خۆمم ناوێت لە دوای ئەوان و دوور ناکەومەوە لەو جێگەی کە منزیری کوڕی ئەمری تیا شەهید کراوە ناتوانم ئارام بم کە پیاوانێک هەواڵی کوژرانی ئەوم پێ بگەێنن ئینجا بەرەو ئەوان چوو جەنگا لەگەڵیان تا شەهید بوو پاشان ئەمری کوڕی ئومەیەیان دەست بەسەر کرد کاتێک هەواڵی ئەوەی پێدان کە ئەو خەڵکی ناوچەی مۆزیررا ئامری کوڕی توفیل پێشە سەری قژی ئەمری تاشی و ئازادی کرد لە جیاتی دایکی کە لە سەری بوو بەندێک ئازاد بکات و ئامری کوڕی توفیل پێیوت ئەوە کێە و دەستی ڕاکێشا بۆ یەکێک لە کوژراوەکان عمریش وتی ئەوە عامری کوڕی فهیرەیە عامر وتی لە دوای کوژرانی بینیم بەرز کرایەوە بۆ ئاسمان تا گەیشتە نێوان زەوی و ئاسمان پاشان هێنرایە خوارەوە و لەسەر زەوی دانرا لەوێدا عروەی کوڕی زوبەی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لە پاشانیش جەستەی عامری کوڕی فهیریان نەدۆزیەوە وایەن دەزانی کە فریشتەکان شاردویانەتەوە و ژێر خاکیان ناوە پاشان عامری کوڕی تۆفەیل بە عەمری کوڕی ئومەیەی وت بگەڕێرەوە بۆ لای هاوڕێکەت واتە پێغەمبەر درودی خی لەسەر بێ و هەواڵەکەی بۆ باس بکە اینجا ئەمر گەڕایەوە جبریل سەلامی خی لەسەر بێ پێشتر ئەو هەواڵی گەیاند بووە پێغەمبەر درودی خی لەسەر بێ پێغەمبەر درودی خی لەسەر بە مسلمانانی ڕاگەیاند و فەرمووی هاوڕێیانتان هەموو بەڕێکەوتن واتە کوژران و شەهید بوون بەخوای خۆیان گەیشتن و لێیان ڕازی بوو و ئەوانیشی ڕازی کرد ئەوان داوایان لەخوا کردووتیان خویە هەواڵی ئێمە بگەیەنە پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵانمان و پێیان ڕاگەیەنە کە ئێمە بە تۆ گەیشتین و ئێمە ڕازین لە تۆ و و تۆش ڕازیت لە ئێمە پاشان خی گەورەم چەند ئاەتی لەبارەی ئەوانەوە ناردە خوارەوە و پاشان نەسخ کرایەوە و دەقەکەشی ئەمە بوو ئێمە بەخوای خۆمان گەیشتین لە ئێمە ڕازی بوو و ئێمەشی ڕازی کرد ئەنەس ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت نەم بینیوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ خەفەت بخوات لە هیچ مەفرەزەیەک وەک ئەو خەفەتەی ئەو جارە و هیچ کات پێغەمبەر درودی خوای لەسەر بێ زۆر زۆر غەمبار نەبووە بە وێنەی غەمباری ئەو ڕۆژەی بۆیە پێغەمبەر درودی خوای لەسەر بێ یەک مانگ لە دوای ڕکوع لە ڕکاتی دووەمی نوێژی بەیانیدا دووعای لێ دەکردن دەی فەرموو خوایە نەفرەت بکە لە بەنی لحیان و ڕەعل و زەکوان و عوسەیە کە سەرپێچی خوا و پێغەمبەریان کردووە پاشان فەرمووی ئەمە کاری ئەبوو بەڕائە من بەمە قایل نەبووم و ئەم کارم بەلاوە ترسناک بوو دواجار ئەم هەواڵش گەیشتەوە بە ئەبوو بەڕا و زۆر ئەم کاری لەسەر گران بوو کە عامر پەنادانەکەی ئەوی شکاندووە و ئەو کارەساتە تووشی هاوڕێیانی پێغەمبەر بووە درودی خی لەسەر بێ بەهۆی ڕێگە پێدان و پەنادانی ئەوەوە بووە ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت ئەمری کوڕی ئومەیە لەو کارە ساتە گەڕایەوە و لە ڕێگەدا گەیش بە دوو کەس لە خزمانی عامری کوڕی توفەیل بە یەکەوە لە ژێر سێبەرێکدا لایەندا و دانیشتن ئەمر نەیزانی کە ئەو دوانە پێغمبەری خوادرودی خی لەسەر بێ ڕێگەی داون کاتێک بەیەکەوە دانیشتن لە هەردووکیانی پرسی ئێوە لە چه هۆز و تیرەیەکن ئەوانی شووتیان ئێمە لە هۆزی بەنی عامرین عەمری کوڕی ئومەیەش لێیان گەڕا تا خەوتن ئینجا هەردووکیانی کوشت لە تۆڵەی هاوەڵانی پێغەمبەر درودی خی لەسەر بێ کە لەسەر دەستی بەنی عامردا شەهید بووبوون کاتێک ئەمر گەڕایەوە و چووە خزمەت پێغەمبەر درودی خی لەسەر بێ و هەواڵەکەی پێگەیاند پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی تۆ دوو کەست کوشتووە دەبێت خوێنەکەیان بدەم غەزایی بەن و نەظیر جێماڵەکانی بەن و نەظیری جوولەکە سێ میل لە مەدینەوە دوور بوون. هۆزی بەنو نەزیری جوولەکە لە دوای جەنگی ئوحوددا شکستی موسڵمانەکانیان بینی لەو جەنگەدا، ئەوانیش وەک موشریکەکان و دووڕووەکان لە فرسەت دەگەڕان تا زەبری کۆتایی بگەیەننە موسڵمانان. ئەم تەماع و مەرامانەش لە دوای شەهیدکردنی هاوەڵانی ڕەجیع و حەفتا کەسی بیری مەعونە زیاتر پەرەی سەند. بەنو نەزیر لە دوای ئەمانە کەوتنە خۆپڕچەککردن و خۆ قایم کردن و ئامادە باشی بۆ پەلاماردانی مسلمانان ئینجا کەوتنە پیلانگێڕان و هەڵوەشانەوەی پەیمانەکانیان لەگەڵ مسلمانان و پەنادانی مشتیکەکان و پێڕاگەیاندنیان بە خاڵە لاوازەکانی مسلمانان وەک لە غەزای سویقی پێشودا باس کرا پیلان و نەخشیان دژ بە مسلمانان گەیشتە ئاستی هەوڵدان و پیلانگێڕان بۆ لە ناوبردنی پێغەمبەری خوا درودی خی لەسەر بێ لە کاتی سەردانەکەیدا بۆ لایەن بۆ بژاردنی بەشی خۆیان لە خوێنی ئەو دوو کەسەی کە عەمری کوڕی ئومەی ضەمیری بە هەڵە کوشتبوونی لە دوای گەڕانەوەی لە بیری مەعونە بەروار و مێژووی ئەم غەزایە ڕاستتر ئەوەیە کە لە دوای جەنگی ئوحود بووە وەک پێشەوایانی ژیان نامەنووسان موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبەیر و ئیبن و ئیسحاق و ئیبن کەثیر و ئیبن قەیمیش ئەمەیان پشتڕاست کردووەتەوە وردەکاریەکانی بەسەرهاتی ئەم غەزایە لە دوو ڕیواەتی ناسراودا هاتووە ڕیواەتی یەکەم عبدڕحمانی کوڕی کەعبی کوڕی مالیک ئەویش لە یەکێک لە هاوڵانی پێغەمبەر درودی خی لەسەر بێ دەیگێڕێتەوە و دەفەرمێت بێباوەڕانی قوڕەیش نامەیەکی ئاگادارکردنەوە و هەڕەشە ئامێزیان ناردە سەر عەبدوڵای کوڕی ئوبەی کوڕی سەلول و هەندێک لەوانەی کە بە بتپەرستی مابوونەوە لە ئەوس و خەزرج لە دوای جەنگی بەدر لە دەقەکەیدا هاتبوو ئێوەی زۆرینەی دانیشتوانی شاری مەدینە ئەو هاوڵی ئێمەتان گرتۆتە خۆ سوێن بەخوایان ئەوە تا بەجەنگ دێن لەگەڵیدا و دەری دەکەن لە ناوتاندا یان ئەوەتا لەگەڵ هەموو عەرەب بەیەکەوە هێرش دەهێنینە سەرتان، هەموو جەنگاوەرانتان دەکوژین و ئافرەتانتان بۆ خۆمان بە تاڵان دەبەین. کاتێک ئەم هەڕەشەیە گەیشتە عەبدوڵای کوڕی ئوبەی و ئەو بتپەرستانەی کە لەگەڵیدا بوون، هەموو یەکتریان ئاگادار کردەوە و کۆبوونەوە و خۆیان ئامادە کرد بۆ شەڕکردن لەگەڵ پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵە بەڕێزەکانی. ئەم هەواڵە گەیشتەوە بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ، چوو پێیان گەیشت و فەرمووی، هەڕەشەکەی قوڕەیش بە جارێک کاریگەر بووە لە ئێوە و نەیتوانیوە ئەوەتان لێ بکا کە ئێوە بەدەستی خۆتان دەتانەوێ بەرامبەر بە خۆتانی بکەن ئێوە دەتانەوێت بجەنگێن لەگەڵ کوڕان و برایان و خزمانی خۆتاندا و بیان کوژن کە ئەمەیان بیست لە پێغەمبەر درودی خی لەسەر بێ ئینجا بڵاوایان کرد و دەست بەرداری ئەو کارە بوون ئەم هەواڵش گەیشتەوە بە قوڕیش پێش جەنگی بەدر پاشان بێ بڕوایانی قڕیش لە دوای جەنگی بەدر نامەیەکیان ئاڕاستەی جوولەکەکان کرد و ئەمەش دەقەکەی بوو ئێوەی جوولەکە خاوەن چەک و قەڵان یان ئەوە تا بە جەنگ دێن لەگەڵ ئەو هاوڵانەی ئێمەدا یان ئەوە تا ئاوها و ئاوهاتان بەسەر دێنین و دەست دەگەێنینە خەرخاڵەکانی ژنەکانتان لە دوای گەیشتنی ئەم نامەیە هۆزی بەن و نەزیر کۆبوون لەسەر غەدر و پەیمان شکێنی پیاوێکیان نرد بۆ لای پێغەمبەر درودی خی لە سەروێ وتیان ئەی محەممەد خۆت لەگەڵ سی کەس لە هاوڵانت وەرن ئێمەش سی کەس لە زانکانمان دێنین و هەردوولا لە ناوچەی منسیفی نێوان هەردوولادا کۆ دەبینەوە لەوێدا بازانکانمان گوێت لێگرن گەر ئەوان تۆیان بەڕاز زانی و باوەڕیان پێهێنایت ئەوکات ئێمە هەموو باوەڕت پێ دەهێنین دواجار پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ سی کەس لە هاوڵانیدا ڕۆیشتن و جوولەکەکانیش سی کەس لە زاناکانیان لە ماڵ دەرچوون و بەڕێکەوتن بۆ جێگەی دیاری کراو لە ڕێگەدا هەندێک لە جوولەکەکان لەناو خۆیان داوتیان چۆن ئێمە دەستمان پێی دەگات تا لە ناوی بەرین لە کاتێکدا ئەو سی کەس لە هاوڵانی لەگەڵدا بن کە هەموو یەکێکیان پێی خۆشە فیداکاری بێ و پێش ئەو بمرێت. ئینجا گەڕانەوە و نوێنەرێکی تریان نرد بۆ لای پێغەمبەر درودی خی لەسەر بێ وتیان تۆ ناتوانیت لە ئێمە تێبگەیت و ئێمەش ناتوانین لێت تێبگەین بە ئامادەبوونی شەست کەس لەبەر ئەوە خۆت تەنها لەگەڵ سێ کەس لە هاوڵانت وەرن ئێمەش تەنها سێ کەس لە زانکانمان دەین تا گوێت لێ بگرین گەر ئەو سێزانایەمان باوەڕیان پێهێنایت ئێمەش هەمووان ئەو کات باوەڕت پێدەهێنین و بەڕاستە دەزانین پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ لەگەڵ سێ کەس لە هاوڵانی ڕۆیشتن جوولەکەکانیش ئەو سێ کەسەیان خەنجەریان لە خۆبەز لە ژێر جلەکانیانەوە تا پێغەمبەری پێ لە ناوبەرن و فرسەتی لێ بهێنن یەکێک لە ئافرەتانی بەن و نەزیر کە دڵسۆز بوو بە خزمێکی مسلمانی خۆی بەم کارەی زانی و ئەو هەواڵەی بەنهێنی گەیان دە خزمە مسلمانەکەی خۆی کە بەن و نەزیر دەیانەوێت غەدر لە پێغەمبەر درودی خی لەسەر بێ بکەن و لە ناوی بەرن ئەو مسوڵمانەش بە ڕاکردن و خێرا خۆی گەیاندە پێغەمبەری خوا و پێش ئەوەی بگاتە ئەو جێگەی کە دیاری کرابوو هەواڵەکەی پێگەیاند پێغەمبەریش درودی خوای لەسەر بێ دەست بە جێ گەڕایەوە ناو شاری مەدینە بۆ ڕۆژی دوایی بە سوپاوە چووە سەریان و ئابڵ و قەیدان و پێیوتن سوێن بەخوا ئێوە هیچ متمانەیەکتان لای من نییە مەگەر پەیمانم بدەنێ لەبەر ئەوە دەبێت پەیمانتان لێوەرگرم جوولەکەکانیش ئامادە نەبوون هیچ پەیمانێک بدەنە پێغەمبەری خوا بۆیە لەوێدا پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان لەگەڵیان بە شەڕ هاتن ئەو ڕۆژە تا ئێوارە بۆ ڕۆژی دوایی بە سوپاکەیەوە هەڵیان کوتایە سەر بەن و قوڕێزەی جوولەکە و بەن و نەزیریان جێهێشت و داوایان لە بەن و قوڕێزە کرد پەیمان ببەستن لەگەڵ پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەوانیش پەیمانیان بەست پاشان پێغەمبەر و مسلمانان ئەوێیان جێهێشت و گەڕانەوە بۆ ڕۆژی دوایی بە سوپاکەیەوە چووە سەر بەن و نەظیر و ئابلۆ قەیدان و لەگەڵیان بە شەڕهاتن جوولەکەکان قایل بوون بەوەی کە ڕێ بکەون و ئەوێ بەجێ بهێڵن و ئەوەی توانیان بەسەر پشتی وشتر لەگەڵ خۆیانی ببن جگە لە چەکەکانیان کە دەبێت لەوێ بەجێی بهێڵن اینجا بەن و نەزیر کەوتنە کۆکردنەوەی کەلوپەلەکانیان ئەوەی بە پشتی وشتر هەڵبیگیرێ هەتا دەرگای ماڵەکان و دار و تەختەکانیان لەگەڵ خۆیان برد و کەوتنە ڕووخاندنی ماڵەکانیان و ئەوێیان بەجێهێشت و بەرەو شام ڕەویان کرد. ئەمەش یەکەم کۆکردنەوە بوو بەرەو شام، چونکە بەنو نەزیر یەکێک بوون لە تیرەکانی جوولەکە کە پێشتر ڕاگواستنیان تووش نەهاتبوو. لەبەر ئەوەش بوو کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ڕایگواستن و گەر واش نەبوایە خوای گەورە سزای توندی دەدان لە دونیادا. ڕیوایەتی دووەم موسای کوڕی عقبە و عروەی کوڕی زوبەی ڕەحمەتی خۆیان لێبێت فەرمویانە ئەمەش بەسەرهاتی پێغمبەری خوایە درودی خی لەسەر بێ کاتێک لەگەڵ هەندێک لە هاوڵانیدا کە ئەبوو بەکر و عمەر و عالیان لە ناودابوو چوونە لای بەن و نەزیر تا ئەو بڕە پارەیە بدەن کە بە گوێرەی ڕێکەوتن نامی مەدینە پێویست بوو لەسەریان بیدەن وەک بەشداریکردنیان لە دانی پارەی خوێنی دوو کوژراوەکەی بەنی عامر چونکە پەنادراو بوون لەلایەن پێغەمبەری خواوە درودی خوای لەسەر بێ پێشتریش بەن و نەزیر سیخوڕیان دەکرد بەسەر مسلمانەکانەوە کاتێک کە قڕیش هاتبوونە لای چێوی ئوحد بۆ شەڕکردن لەگەڵ مسلمانان پەیوەندییان پێوە کردبوون و هانیان دابوون بۆ دژایەتی کردن و جەنگاندن لەگەڵ مسلمانەکاندا کاتێک پێغەمبەر درودی خوای لەسەر بێ چووە لایەن بۆ ئەو مەبەستە ئەوان وتیان پێشوازیت لێبێت ئەبول قاسم بۆچی هاتوویت پێغەمبەریش درودی خوای لەسەر بێ فەرمووی پیاوێک لە هاوەڵانم دوو پیاوی لە کیلاب یاخود بەنی عامر کوشتووە کە پێشتر پەنادرابوون لەلایەن منەوە و داوا کراوە لە من کە پارەی خوێنی هەردووکیان بدەم دەمەوێت ئێوەش لەمەدا کۆمەکیم بکەن وتیان بەڵێ خۆشەویستی و ڕێزمان هەیە بۆت ئەی ئەبولقاسم دانیشە تا پێویستیەکەت بۆ دابین بکەین و نان بخۆیت لامان و ئێمەش ڕاوێژی ناوخۆمان بکەین تا کۆمەکەیت بکەین لەوەی بۆی هاتووی بە شێوەیەک کە تۆ پێت خۆشە دانیشە لامان تا بۆت کۆ دەکەینەوە پێغمبەر درودی خی لەسەر بێ و ئەو هاوڵانەی کە لەگەڵی دابوون دانیشتن لەژێر سێبەری دیواری قەڵاکەیاندا و لەو کاتەدا ئەبوو بەکرد لای ڕاستیەوە دانیشت و عمەریش لای چەپی دانیشت و علیش لە بەردەمیدا دانیشت هەموو چاوەڕوانی ئەوانیان دەکرد جولەکەکان چوونە ناو قەڵاکەیانەوە و شەیتان لەگەڵیان بوو لێیان جیا نەدەبووەوە هەموو پیلانیان گێڕا بۆ لە ناوبردنی پێغەمبەر درودی خی لەسەر بێ و لە ناو خۆیان داوتیان هیچ کات ئەوەندە لێمان نزیک نابێت تا ئێمە لە ناوی بەرین و بحەوێینەوە و ئەم بەڵایەمان بەسەرەوە لاچێ و بێترز ژیان بەسەر بەرین ئێستاش کێ دەچێتە سەربانی ئەو خانووە و بەردێکی گەورەی بەسەردا بخاتە خوارەوە و ڕزگارمان بکە لە دەستی پیاوێکیان کە ناوی عەمری کوڕی جەحاش بوو وتی گەر پێتان باشە دەچمە سەربانی ئەو ماڵەی کە ئەو لە ژێر سێبەری دیوارەکەیدایە و بەردێکی بەسەردا بەردەدەمەوە و دەیکوژم ئەو پیاوە چوو تا ئەو کارە ئەنجام بدات وەک خۆی دەیویست لەوێدا خوای گەورە جبریلی سەلامی خۆی لەسەر بێ نرد بۆ لای پێغمبەر و هەواڵی پیلانەکەیان و گفتوگۆکەیان لە ناو خۆیاندا بۆ ئەنجامدانی ئەو کارەیانی پێگەیاند خوای گەورەش پێغەمبەری پاراست لەوێدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ هەستا وەک بەرەو پێویستی دەست بە ئاو بچێ و پاشان ئەبوو بەکر و عمەر و علی بەدوایدا چوون هاوڵانی تری هەر لە شوێندانیشتەکانی خۆیان دامانەوە و پێغەمبەر درودی خی لەسەر بێ دەست بەجێ گەڕایەوە بەرەو شاری مەدینە جوولەکەکانی دوژمنی خوا هەر لە چپەچپ و پیلانگێڕانی خۆیاندا بوون کاتێک کە پیلانی خۆیان گێڕا و نەخشەی خۆیان تەواو کرد بۆ لە ناوبردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئینجا سەرکردەکانیان هاتن و لەگەڵ هاوەڵانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ دانیشتن و چاوەڕێی پێغەمبەریان دەکرد لەوێدا زۆر چاوەڕێیان کرد تا لە دواییدا پیاوێک لە مەدینەوە هات و پرسیاریان لێکرد لەبارەی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پیاوەکەوتی پێی گەیشتم دەگەڕایەوە ناو شاری مەدینە و گەیشت بۆ کۆڵانەکانی مەدینە جوولەکەکانیش لەوێدا وتیان محەممەد پەلەی کرد و چاوەڕێی نەکردین تا ئەوەی بۆی هاتبوو بۆی جێبەجێ بکەین پاشان هاوڵانی پێغمبەر درودی خی لەسەر بێ ئەوێیان بەجێ هێشت و گەڕانەوە بۆ شاری مدینە پاشان قورآانی پیرۆز دابەزی بۆ سەر پێغمبەری خوا و پیلانی دژمنانی خی ئاشکرا کرد و ئەم ئاەتە پیرۆزە دابەزی أعوذ بالله من الشيطان الرجيم ئێوەی پاراست، دەی کەواتە لە خوا بترسن و پارێزکاری بن، دەبا ئیمانداران هەر پشت بە خوا ببەستن تا هەمیشە فریایان بکەوێت. بەڵێ، دوای ئاشکرا بوونی غەدر و پیلانەکەیان، خوای گەورە فەرمانی بە پێغەمبەرەکەی کرد هێرش بەرێتە سەریان و بجەنگێت لەگەڵیاندا و ڕایانگوازێت و دووریان بخاتەوە لە مەدینە بەرەو هەر جێگەیەک کە خۆیان دەیانەوێت ڕەو بکەن. پێغەمبەریش درودی خوای لەسەر بێ هەستا بە ئەنجامدانی فەرمانەکەی خوا و داوای لێکردن کە لە شاری مەدینە دەرچن و ئەوێ بەجێ بهێڵن جوولەکەکان وتیان بۆ کوێمان دەردەکەیت و بۆ کوێ بڕۆین پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمووی بۆ جێگەی حەشر واتە وڵاتی شام کاتێ دوو ڕۆکانی مەدینە ئەمەیان زانی کە چ کارە ساتێک ڕوبەڕووی برا و پشتیوانە جوولەکەکانیان هاتووە نوێنەری خۆیان ناردە لای جوولەکەکان و پێیان وتن ئێمە لەگەڵتانین هەتا مردن گەر جەنگان ئێمە لەگەڵتانین و سەران دەخەین وەگەر دەرکران هەموو لەگەڵتان دێن و لێتان جیا نابینەوە و دوا ناکەوین سەرکردەی جوولەکە ئەو ڕۆژە حویی کوڕی ئەختە بوو جوولەکەکان متمانیان بە بەڵێنەکانی دووڕۆکان هەبوو لە هەمان کاتدا وریان بەرز بووە و شەیتان خەیاڵی سەرکەوتنی خستە دڵیانەوە لەوێدا هەموو بانگیان لە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی کردووتیان سوێن بەخوا هەرگیز دەرناچین وەگەر بجەنگیت لەگەڵماندا ئێمە لەگەڵت دەجەنگین پاشان پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمانی دایە هاوڵانی هەموو چەکیان هەڵگرت و لە مانگی ڕەبی ئەلئەولدا بەڕێکەوتن بۆ ئەنجام گەیاندنی فەرمانەکەی پێغەمبەری خوا و جەنگان لەگەڵ جوولەکەکانی بەن و نەزیر جوولەکەکانیش خۆیان لە خان و قەڵاکانیاندا قایم کرد پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوڵانی کاتێک گەیشتە نزیک خان و کۆڵان و قەڵاکانیان نەیانویست بواری شەڕکردنیان بدەن لە خان و قەڵاکانیاندا خی گەورەش ورەی بەرز و ژیری پێبەخشین و بواری بۆ ڕەخسان و پێغەمبەر درودی خی لەسەر بێ فەرمانیدا خانوە نزیکەکانیان بڕوخێنرێت و هەندێک لە دارخورماکانیان ببڕدرێت یان بسووتێنرێت بۆ ئەوەی جێگەی شەڕگەکە فراوانتر بێت بۆ جەنگ جوولەکەکانیش دەیانوت محەممەد تۆ ڕێگریت دەکرد لە خراپە و خراپەکارانت گازەندە دەکرد ئەی بۆچی تۆ دارخورماکان دەبڕی و دەیان سووتێنیت دیسان لەوێدا جوولەکەکان مسلمانانیان لەکەدار کرد لە دوای ڕوخاندنی هەندێک لە ماڵەکانیان و بڕینی هەندێک لە دارخورماکانیان و پێیان دەوتن ئایا درەخت چ تاوانێکی هەیە خۆ ئێوە خۆتان بە چاکەکار دەزانن خی گەورە جوولەکەکان و دووڕوەکانی تۆقاند و هیچیان نەیان توانی دەست لە مسلمانان بکەنەوە هەر کاتێکیش موسڵمانان پێشی خانوویەکیان بڕوخاندایە زیاتر دەتۆقین و دواوەی خانووەکانی خۆیان دەڕوخاند و لی دەرباز دەبوون ورە و هێزی ئەویان نەبوو کە بێنە دەر بۆ شەڕ لەگەڵ پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوەڵانیدا بەم جۆرە مسلمانان ماڵ بە ماڵیان ڕوخاند و جوولەکەکان هەر کات کۆڵان و خانوویەکان لەدەست بدایە لە دواوە کونیان دەکرد و پاشان دەیانگررت و وەک شوورایەکیان لێ دەکرد کاتێک نزیک بوو جوولەکان دواهەمین خانوویان بڕوخێت و هەر لە چاوەڕوانی بەڵێنی دووڕوەکاندا بوون تا بە تەواوەتی بێهیوا بوون ئەو کادورەیان بە تەواوی ڕووخا و خۆیاندا بەدەستەوە پێغەمبەریش درودی خی لەسەر بێ ڕێکەوت لەگەڵیان کە خوێنیان نەڕێژێت و لەوێ دەریان بکە و بیان نێرێتە ناوچەی ئیزراعاتی شام و هەر کەل و پەل و پارە و شتومەکێکیان لەسەر پشتی وشتر بۆیان دەڕوات لەگەڵ خۆیان بیبن. ئەمە و جگە لە چەک و قەڵغانەکانیان کە پێویستە بەجێی بهێڵن و لەگەڵ خۆیان نەیبەن. لە هەموو بەن و نەضیردا تەنها دوو پیاویان موسڵمان بوون، یەکێکیان یامینی کوڕی عومەیر بوو، ئەوی تریشیان ناوی ئەبو سەعدی کوڕی وەهەب بوو. یەکێکیان بەوی تری وتبوو، سوێن بەخوا ئێمە باش دەزانین کە ئەوە پێغەمبەری خوایە. ئیتر چاوەڕوانی چی بکەین با موسڵمان بین و خوێن و ماڵمان پارێزراو بێ هەر لە شەودا ئەو دوانە بە نهێنی هاتن مسلمان بوونی خۆیان ڕاگەیاند و خوێن و ماڵ و سامانیان پارێزراو بوو ئیتر جوولەکەکان تەواو شپرزە بوون و ئەوەی توانیان لە ماڵ و سامانەکانیان باریان کردە سەر پشتی وشترەکانیان پیاوی وایان هەبوو خانووەکەی خۆی دەڕوخاند و چوارچێوەی دەرگاکەی دەردەهێنا و باری دەکردە سەر پشتی وشترەکەی و خۆی ئامادە دەکرد محەمەدی کوڕی مەسلەمە ڕزای خوای لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ منی نرد بۆ لای بەن و نەزیر و ماوەی سێ ڕۆژی دانێ تا خۆیان ئامادە بکەن و ئەوێ بەجێ بهێڵن بەڵام لە ڕیواەتێکی تردا دەفەرمێت پێغەمبەر درودی خوای لەسەر بێ ماوەی دە ڕۆژی دانێ تا خۆیانی تیا ئامادە بکەن و ئەوێ بەجێ بهێڵن پاشان ئەویان بەجێ هێڵا و هەریەکەیان بەلایەکدا ڕۆیشت و کوڕانی ئەبیل حەقیقی سەرکردیان ماڵ و سامانێکی زۆریان لە ئاڵتون و زی و لە پێش چاوی پێغەمبەر درودی خی لەسەر بێ و هاوڵانی لەگەڵ خۆبرد کاتێک کە دەرچوون. خی گەورەش ئەم چەند ئاەتەی سوورەتی حەشری سەبارەت بەوان دابەزاند کە دەفەرمێت. أعوذ بالله من الشيطان الرجيم واتە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە بە پاکی و بێگەردی یادی خوایان کردووە هەر ئەویش باڵا دەست و دانایە ئەو خوایە ئەو زاتەیە ئەوانەی بێ باوەڕ بوون لە خاوەنانی کتێب هەڵی کەندن لە شوێنەواریان و ناچاری کۆچی کردن لە یەکەم دەستپێکردنی کۆکردنەوە و دەرکردنیاندا ئێوە بەتەما نەبوون و گومانتان نەدەبرد ئاوا بە ئاسانی بڕۆن ئەوانیش گومانیان وابوو کە بەڕاستی قەڵاکانیان بەرگریان دەکات لە ویست و فەرمانی خوا ئەوساییتر لەلایەکەوە خوا بەڵای بەسەر هێنان کە بە خەیاڵیاندا نەهاتبوو و حسابیان بۆ نەکردبوو. ئەوسا خوا ترسێکی فڕێدایە دڵیانەوە، بە ناچاری دەستیان کرد بە کاولکردنی خانووبەرە و ماڵەکانیان بە دەستی خۆیان و بە دەستی ئیمانداران. کەواتە ئەی خاوەن بیر و هۆش و دووربینەکان دەرس و پەند و ئامۆژگاری وەرگرن. جوولەکە هەروا بۆیان ناچێتە سەر. خۆ ئەگەر خوا چۆڵکردنی لەسەر بڕیار نەدانایە ئەوا هەر لە دنیادا سزای دەدان لە قیامەتیشدا سزای ئاگری دۆزەخ بۆیان ئامادەیە چونکە زۆر دڵڕق و پیلانگێڕن ئەو سزایە بەهۆی ئەوە بوو بەڕاستی ئەوانە دوژمنایەتی خوا و پێغەمبەرەکەیان کرد ئەوەش دژایەتی ئاینی خوابکات با چاک بزانێت خوا سزا و تۆڵەی زۆر بە ئێش و ئازارە هەر درەختێکی تەڕتان بڕی بێت یان وازتان لێ هێنابێ و لەسەر بنجی خۆی مابێت لە خەیبەردا بە فەرمانی خوا بووە و ویستی ئەوی لەسرە تا تاوان باران و لە سنوور دەرچوەکان سەر شۆڕ و خەجاڵت بکات بەڵێ ئازیزان بەسەرهاتی جوولەکەکانی بن و نەزیر هێشتا ماوێتی بە پشتیوانی خی گەورە لاڵقەی داهاتوودا گوێبیستی تەواوکەری بابەتەکە دەبن بەناوی خوای بەخشندەی میهرەبان ئەڵلقەی چل و چوار ئازیزان لە ئەڵلقەی ڕابردوودا باسی بەسەرهاتی بەن و نەزیرمان کرد بە پشتیوانی خی گەورە لەم ئەلقێشدا تەواوکەری ئەو باسە پێشکەش دەکەین دایکی بڕواداران ئایشە ڕزای خی لەسەر بێ دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر ڕای گواستن بەرەو شام چونکە ئەوان لەو بەشەی جوولەکە بوون کە پێشتر ڕاگواستنیان نەهاتبووە ڕێ خی گەورە پێویستی کردبوو لەسەر جوولەکە هەریەکێکیان بەشی خۆی لە دەربەدەری و ڕاگواستن بەرکەوێت گەر ئەمەیان توش نەهاتایە خی گەورە سزای دەدان بە کوشتن و کۆیلایەتی ابن اسحاق ڕحمەتی خی لێبێ دەفەرمێت بەنو نەزیر ڕاگوێزران و ژنان و منداڵان و سامانەکانیان بەسەر پشتی وشترەوە بەڕێکەوتن بە فیز و لەخۆبایی بوونەوە و لە دوایانەوە دەف بەدەست و جوزە لە لێدەر و گۆرانی بێژیان بە دواوە بوو گۆرانیان دەوت بە شێوەیەک لەو زەمانەدا وێنەیان نەبوو لەو کارەیاندا یەکێک لە سەرکردەکانیان پێستە وشترێکی پڕ لە خشڵ و زێڕ و زیوی بەرز کردبەوە و بە فیزەوە دەیوت ئامەمان ئامادە کردووە بۆ بەرزکردنەوە و نزمکردنەوەی زەوی گەردار خورماشمان لە پاش بەجێ مابێ خورماکانی خەیبەرمان بەسە اینجا هەموو کەلوپەل و پێداویستەکانیان بە سواری 600 وشتر بار کرد و هەندێکیان بەرەو خەیبەر ڕۆیشتن و هەندێکیان بەرەو ئودراعاتی شام. هەندێک لە سەرکردە و ناودارەکانیان کە ڕوویان کردبووە خەیبەر سەلامی کوڕی ئەبیل حەقیق و حویی کوڕی ئەختەب و کینانەی کوڕی ڕەبیعی کوڕی ئەبیل حەقیق ئەوانە چوونە خەیبەر و دانیشتوانەکەی بە گەورە و سەرکردەی خۆیانیان قبول کردن هەندێک لە مسلمانەکانی ئەنساری ناو شاری مەدینە ویستیان ڕێگر بن لە چوونی هەندێک لە منداڵەکانیان کە پێشتر ببوونە جوولەکە و لەگەڵ بەن و نەزیردا دەژیان ابن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت هەندێک لە ئافرەتانی ناو شاری مەدینە کە منداڵیان بۆ نەئەما و زوو دەمردن بەڵێنیان دەدا گەر منداڵیان بۆ بمێنێت بیکە نەجوولەکە کاتێک بەن و نەزی ڕاگوێزران و هەندێک لە منداڵانی ئەنساریان لە ناودابوون ئەنساریەکان وتیان ئێمە ناهێڵین منداڵەکانمان لەگەڵیان بڕۆن پاشان خی گەورەم ئاەتی دابەزان کە دەفەرمێت اعوذ باللە من الشیطان الرجیم لا اکراه فی الدین واتە زۆرە ملێ نییە لە قوبوڵکردنی هیچ ئاینێکدا پاشان دەستکەوتەکانی بەن و نەزیر سرجەم بۆ پێغمبەری خواب و درودی خی لەسەر بێ تا لە هەچ کارێکدا خۆی دەیەوێت بەکاری بهێنێت وەک ئیمامی عومەری کوڕی خەتاب ڕزای خی لەسەر بێ دەفەرمێت سامانەکانی بەن و نەظیر لەو دەستکەوتانە بوو کە بە تایبەت خی گەورە بەخشی بووی بە پێغەمبەر درودی خی لەسەر بێ و مسلمانان ڕۆڵیان نەگێڕابوو لە دەست بەسەراگرتنیدا لەبەر ئەوە ئەو سامانە تایبەت بوو بە پێغەمبەری خواوە درودی خی لەسەر بێ و خواردنی ساڵێکی خێزانەکانی لێجیا کردەوە و پاشان ماوەکەشی هەموو بەکاردەهێنا بۆ کڕینی ئەسپ و چەک و تفاقی سەربازی بۆ تێکۆشان لە پێناوی خی گەورەدا لەوێدا پێغەمبەر درودی خی لەسەر بێ لەو دەستکەوتانە بەشی مهاجرین واتە کۆچکارانی یەکەم جاری شاری مەکەیدا تا ئەرکی سەرشانی ئەنسار کەم بێتەوە و لە ئەنساردا تەنها بەشی دوو کەسی هەژار و کەم دەستیدا ئەو دوانش سیماکی کوڕی خەرشە و سەهلی کوڕی حونەیف بوون لە دوای ئەو دابش بوونە کۆچکاران خانوەکانی ئەنساریان بەجێ هێشت و نیشتەجێی خانوەکانی بەن و نەزیر بوون و نۆژەنیان کردەوە بۆ خۆیان بەم جۆرەش خی گەورە ڕاگواستنی بەن و نەزیری کردە هۆکاری شکاندنی ورە و هێزی جوولەکە و دووڕوەکان لە شاری مەدینەدا و بەن و قوڕێزەی ناچار کرد پەیمان لەگەڵ مسلمانان تازە بکەنەوە لە کاتی ئابلوقەدانی بەن و نەزیردا دووڕوەکانیش هەرگیز بەڵێنی خۆیان نەهێنایە دی جوولەکەکان بۆیان ڕوون بووەوە کە چیتر نابێت پشت ببەستن بە دووڕوەکان بەم جۆرەش قوارەی مسلمانەکان زیاتر بەهێز بوو لە دوای ڕزگاربوون لە بەن و نەزیر و کەڵک وەرگتن لە زەوی و زارەکانیان و سوککردنی ئەرکی سەرشانی ئەنساری دانیشتوانی شاری مەدینە. غەزای نەجد ئەم غەزایە بۆ تەمێکردنی ئەو هۆزانە بوو کە لە ئامادەکردندا بوون بۆ هێرشکردە سەر مسلمانان هەواڵ گەیشتە مەدینە کە هۆزەکانی بەن و مەحاری بوو بەن و سەعلەبە و بەنی قەفتان لە خۆ ئامادەکردندان بۆ پەلاماردانی شاری مەدینە پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەست پێشخەری کرد لە ئامادەکردنی سوپایەک لە مسوڵمانان و هێرشیان بردە سەر هۆزی بەنو لەحیان کە پێشتر خوبەیب و هاوڕێیانیان شەهید کردبوو لە بیری ڕەجیعی ناوچەی نەجد کاتێک دوژمنان هەواڵی ئامادەبوونی سوپای مسوڵمانانیان پێگەیشت بە هەموو لایەکدا هەڵاتن و لە بەرزایی چیاکاندا خۆیان قایم کرد غەزای بەدری کۆتایی. دەرچوونی پێغەمبەر درودی خوای لەسەر بێ و هاوەڵانی بۆ ئەم جەنگە بۆ ئەوە بوو بەڵێنی خۆی بباتە سەر کە لە دوای تەواوبوونی جەنگی ئۆحود دابووی بە ئەبوو سوفیان کە ساڵی ئایندە هەردوو سوپا بەیەک دەگەن لە مەرزی بەدردا عروەی کوڕی زوبەیر و موسای کوڕی عقبە ڕزای خۆیان لەسەر بێ فەرمویانە پێغەمبەر درودی خوای لەسەر بێ هاوەڵانی ئاگادار کردەوە کە خۆیان ئامادە بکەن بۆ ڕووبەڕووبوونەوەی سوپای ئەبوو سوفیان لە بەدر پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەڕاستی ڕازگۆ و پەیمان بەرەسەر بوو لەو کاتەدا شەیتان پیاوانی خۆی واتە دووڕوەکانی هاندا تا بەناو مسلماناندا بڵاو ببنەوە و پڕوپاگەندەی ترسناکیان لە ناودا بڵاو بکەنەوە و بیان ترسێن و پێیان بڵێن هەواڵمان پێگەیشتووە کە قڕیش سوپایەکی گەورەی ژمارە زۆری وەک تاریکی شەوی بۆ ئامادەکردوون و ئاواتیانە پێتان بگەن و لە ناوتان ببەن ئێوەش وریابن و مەڕۆن خوای گەورەش مسلمانانی لەو ترس و دڵە ڕاوکێی شەیتان و دووڕوەکان پاراست و هەموو گوێڕایەڵی خوا و پێغەمبەر بوون خۆیان سازدا بۆ دەرچوون و هەندێک کاڵای بازرگانیشان لەگەڵ خۆیان بردووتیان دەچین گەر بە ئەبوو سوفیان گەیشتین ئەوە ئەو کارە بوو کە بۆی چوین وەگەر پێی نەگەیشتین ئەو کات کاڵاکانی خۆمان دەفرۆشین و مامەڵە دەکەین چونکە بەدر مەرزێکی بازرگانی بوو هەموو ساڵێک بازرگانەکان ڕویان تێدەکرد و کڕین و فرۆشتنیان تیا ئەنجامەدا مسلمانان لە مانگی شعباندا مدینیان بەجێهێشت و بەڕێکەوتن بۆ ڕوبەڕوبوونەوەی ئەبوو سوفیان ڕۆیشتن تا گەیشتە ناوچەی بەدر و لەوێ هەشت ڕۆژمانەوە و چاوەڕێی ئەبوو سوفیانیان کرد پێویستی خۆیان لەو ناوە بەجێگەیاند و مامەڵەی خۆیان کرد ئەبوو سوفیان نەخۆی و نەسوپاکەی نەهاتنە ئەو جەنگە لەوێدا مەخشی کوڕی ئەمری زەمری کە پێشتر پێغەمبەر درودی خی لەسەر بێ پەیمانی ئاشتی لەگەڵ مۆر کردبوو وەک سەرکردەیەکی بەن و زمرە لە غەزای وەدان لەوێدا مەخشی کوڕی عەمر وتی، سوێن بەخوا ئێمە هەواڵی ئەوەمان پێگەیشتبوو کە ئێوە هەموو لە ناو چوون، ئێستا چی ئێوەی گەیاندۆتە ئەم مەرزە؟ ئایا بۆ بە شەڕ هاتن لەگەڵ قوڕەیش گەیشتوونەتە ئەم مەرز و کانیاوە؟ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، بەڵێ ئەی برای کوڕی زەمرە. لەوێدا پێغەمبەر دروودی خوای لەسەر بێ مەبەستی بوو مەخش ئەم هەواڵە بگەیەنێتە قوڕەیش. دواجار پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، ئێمە لەسەر بەڵێنەکەی ئەبوو سوفیان بۆ بەشەڕ هاتن لەگەڵیان هاتوینەتە ئێرە گەر تۆش ئارەزود لێە ئێمە پەیمانەکەمان لەگەڵتان هەڵدەوەشێنینەوە و بەشم شێرەکانمان لەگەڵتان بەشەڕدەین ئەم شوێنە بەجێ ناهێڵین تاخوای گەورە نێوان ئێمە و ئێوە یەکلایی دەکاتەوە مەخشی کوڕی ئەمروتی نا سوێن بەخوا ئێمە هیچ پێویستمان بە جەنگکردن لەگەڵ تۆ نییە و پەنا بەخوا پەیمانەکەمان لەگەڵتان دەبینە سەر و دەستان لێ ناکەینەوە دواجار وا دەگێڕنەوە کە پیاوێکی خوزاعی ناوی حومام دەبێت بەوێدا تێدەپەڕێ و مسوڵمانان دەبینێ و دەڵێت ئەوانە کێن؟ ئەوانیش لە وەڵامدا دەڵێن ئەوانە پێغەمبەر و هاوەڵانێتی و چاوەڕوانی ئەبوو سوفیان و قوڕیش دەکەن دواجار ئەم پیاوە خوزاعە خۆی دەگەیەنێتە قوڕیش. عروە ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت ئەو پیاوە خوزاعیە کە دەگاتە ناو شاری مەکە هەموو لێی کۆ دەبنەوە و هەواڵی مەرزی بەدری لێ دەپرسن ئەویش لە وەڵامیاندا دەڵێت محەممەد و هاوەڵانی لەوێ چاوەڕوانی ئێوە دەکەن دواتر باسی ئامادە باشی مسلمانان و دەمەقاڵەیان لەگەڵ بەنی زومرە دەکا ئەم هەواڵش قڕیش بە تەواوی دەتۆقێنێ ئەبوو سوفیان دەڵێت سوێن بەخوا هەواڵەکانی ڕاستە ئینجا قڕیش هەموو کەوتنە خۆ ئامادەکردن و پارە کۆکردنەوە و هاندانیان و کەمتر لە ئۆقی ئاڵتونیان لە کەس وەرنەدەگرت پاشان ئەبوو سوفیان لەگەڵ سوپای مەکە بەڕێکەوتن تا گەیشتە ناوچەی میزنە لە عوسفان لەوێ ماوەیەک مانەوە پاشان ئەبوو سوفیان و هاوڵانی کەوتنە ڕاگۆڕینەوە و بڕیاریان هاتە سەر ئەوەی هەموو بگەڕێنەوە ئەبوو سوفیان وتبووی ئەی کۆمەڵانی قڕیش لەشکر کێشیتان لەم ساڵدا بە کەڵک نایەت بەڵکو لە ساڵێکدا بە کەڵک دێت کە باران زۆر باری بێ و لەوەڕی باش هەبێت بۆ ئاژەڵەکانتان و شیری باش هەبێت بۆ خواردنەوەتان بەڵام ئەم ساڵتان وشکە ساڵیە و لەبەر ئەوە من وا دەگەڕێمەوە و ئێوەش بگەڕێنەوە پاشان هەموو گەڕانەوە و دانیشتوانی مەکە ئەم سوپایان ناونا سوپای سویق واتە شۆربا پێیان دەوتن ئێوە دیارە تەنها بۆ شۆربا خواردن ڕۆشتون ئیبن عباس ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لەوێدا ترسنۆکان گەڕانەوە و ئازاکان خۆیان بۆ جەنگ و مامەڵە ئامادەکرد واللە ذو فضل عظیم واتە ئەو سایتر مسلمانان گەڕانەوە هاوڕێ لەگەڵ فەزل و ناز و نعممەتی خواییدا هیچ ناخۆشیەکیشیان بۆ پێش نەهات چونکە شوێنی ڕزامەندی خوا کەوتبوون و هەر ئەوەشیان مەبەست بوو خی گەورەش هەرخۆی خاوەنی فەزل و ڕێزێکی گەورەیە بەم جۆرە خوای گەورە سەربازەکانی خۆی شکۆمەند کرد و ڕێز و پایەیانی لە ناو سرجەم عەرەبدا بەرز کردەوە و مشریکەکانی تیا سەرشۆڕ کرد بۆ هەموو کەسی دەرخست کە چەندە ترسنۆک و بێورەن پاشان مسلمانان بە سەلامەتی و شکۆمەندی و قازانجی باشی کاڵاکانیانەوە گەڕانەوە ناو شاری مدینە غەزای دەومەتل جەندەل هەواڵ گەیشتە مەدینە کە هەندێک لە خێڵە عەرەبەکان خۆیان کۆکردوتەوە لە ناوچەی دەومەتول جەندەل بە مەبەستی پەلاماردانی ئەو کاروانە بازرگانیانەی کە بە ناوچەکەدا تێدەپەڕن و لە بیری ئەوەدان کە لە مەدینە نزیک بنەوە و پەلاماری بدەن لەسەر ڕوودانی ئەم غەزایە تەنها دوو گێڕانەوە هەیە یەکەم لە گێڕانەوەکەی ئیبن ئیسحاقدا ڕەحمەتی خوای لەسەر بێ بەم شێوەیە دەفەرمێت دواتر پێغەمبەر درودی خوای لەسەر بێ غەزای دەومەتول جەندەلی ئەنجامدا و ئیبن و هیشان دەڵێت ئەو غەزایە لە ڕەبی ئەلئەوەلدا ڕوویدا پێغەمبەر درودی خوای لەسەر بێ سیباعی کوڕی عورفوتەی غەفاری بەسەر کاری مەدینەدانا لە شوێنی خۆی تا دەگەڕێتەوە ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەڵێت پێغەمبەر، درودی خوای لەسەر بێ، دووچاری هیچ ڕووبەڕووبوونەوەیەک نەبۆتەوە بەر لەوەی بگاتە شوێنی مەبەست، پاشان گەڕاوەتەوە بە درێژایی ماوەی ئەو ساڵە لە مەدینە مایەوە. دووەم، لە گێڕانەوەکەی واقیدیدا کە گێڕانەوەیەکی درێژە، بەڵام لە ڕووی سەنەدەوە پشتی پێ نابەسرێت، چونکە واقیدی لەو ڕووەوە گوێی پێ نەدراوە. تەنها بە مەبەستی شارەزابوون باسی دەکەین. واقیدی ڕەحمەتی خوای لێبێ دەڵێت عەبدوڕەحمانی کوڕی عەبدولعەزیز لە عەبدوڵای کوڕی ئەبوبەکرەوە بۆمان دەگێڕنەوە هەردووکیان ئەم ڕووداوە دەگێڕنەوە بەڵام یەکێکیان زیاتر لەوی تریان بێجگە لەوانیش کەسانی تر دەیگێڕنەوە و دەڵێن پێغەمبەر درودی خی لەسەر بێ دەیویست نزیک بێتەوە لە ناوچەکانی شام چونکە بە نزیکبوونەوەی مسوڵمانان ترس و بیم دەخاتە نێو دڵ و دەرونی قەیسەری ڕۆمەکانەوە هەواڵیش گەیشت بۆ پێغەمبەر درودی خی لەسەر بێ کە لە ناوچەی دەومەتول جەندەل خێڵێکی زۆری تایە خەریکی چەتەگەری و پەلاماردانی ئەو کاروانە بازرگانیانن کە کەلوپەل و پێویستی خەڵک بۆ شارەکان دەبن و بە ناوچەکەیاندا تێدەپەڕن چونکە بازارێکی گەورە لە ناوچەکەدا هەبوو لەگەڵ ئەوەشدا دەیانویست لە مدینە نزیک بنەوە تا هێرش بکەنە سەری بۆیە پێغمبەر درودی خی لەسەر بێ بۆیان دەرچوو لە مدینە و ڕۆ و ناوچەکەیان ڕۆیشت مسلمانان بە شەو دەڕۆشتن و بە ڕۆژیش لە بۆ سەدا بوون و بەنهێنی دەڕۆشتن پێغەمبەر درودی خی لەسەر بێ ڕێبەر و چاوساغێکی لە بەنی عوزرە لەگەڵ خۆیدا برد کە ناوی مەذکور بوو بە مەبەستی ڕێگەنیشاندان و شارەزایی ناوچەکە پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە پلانێکی ورد ڕێگەی دەبڕی لە ڕێگەی سەرەکی لای دابوو تاکو سەریان لێ تێک بدا و لە پڕ هەڵبکتێتە سەریان کاتێک گەیشتە نزیک دەومەتول جەندەل شوێن هەڵگرەکە هەواڵی دایە کە لە وەڕگا و مەڕوو ماڵاتی بەنی تەمیم لەو ناوەدا نزیکن دواتر لە پڕ هێرشیان کردە سەرمە ڕووماڵات و شوانەکانیان و دەستکەوتێکی زۆریان لێگرتن و هەندێکیان لێ دەستگیرکردن ئەوانی تریش هەریەکە بەلایەکدا ڕایان کرد هەواڵ گەیشتە خەڵکی دەومەتول جەندەل ئەوانیش ڕایان کرد و بڵاوەیان لێ کرد پاشان پێغەمبەر درودی خی لەسەر بێ چووە ناوچەکەیان و هیچ کەسێکیان بەرچاو نەکەوت چەندین ڕۆژ لەوێ مایەوە و تیپەچەکدارەکانی بەم لاولادا دەنارد پاشان لە کاتی گەڕانەوەیدا محەمەدی کوڕی مەسلەمەی ئەنساری کەسێکی لێ دەستگیر کردن هێنایەنە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پرسیاری لێکرد لەبارەی خەڵکەکەوە ئەویش وتی دوێنێ ڕایان کرد پێغەمبەر درودی خوای لەسەر بێ باسی ئیسلامی بۆ کرد ئەو کەسەش مسلمان بوو پاشان گەڕایەوە بۆ شاری مەدینە غەزای بەنی موستەڵەق یان مورەیسیع بەنی موستەڵەق لقێک بوون لە هۆزی خوزاعە خوزاعەش هۆزێکی قەحتانی یەمەنی بوون مستەڵق ناوی باپیرە گەورەیانە ناوی خۆی جوزەیمەی کوڕی سەعدی کوڕی ئەمر بوو ئەو غەزایە لە مانگی شەعبانی ساڵی پێنجەمی کۆچیدا ڕوویدا بەپێی ڕاستترین فەرموودەی زانایانی سیرە، لەوانەش موسای کوڕی عوقبە و عوروەی کوڕی زوبەیر و قەتادە و ئیبن سەعد و حاکم و ئیبن قوتەیبە و بەلازی و زەهەبی و ئیبن قەیم و ئیبن حەجەر و ئیبن کەثیر. هەروەها ئەوەی ئەم بۆچوونە پشتڕاست دەکاتەوە ئامادەبوونی سەعدی کوڕی موعازی ئەنساریە ڕەزای خوای لەسەر بێ لەو غەزایەدا چونکە سەعدی کوڕی موعازی ئەنساری لە پاش غەزای بەنو قوڕەیزا بە شەهیدی مرد بەهۆی خوێنبەربوونی شادەماری قۆڵی کە لە غەزای خەندەقدا دووچاری ببوو غەزای بەنی قوڕەیزەش لە مانگی ذیلقەعدەی ساڵی پێنجەمدا ڕوویدا بە پێی ڕاستترین بۆچوون غەزای بەنی مستەلەقیش لە پێش ئەودا بووە بۆ ئەنجامدانی ئەم غەزایە هۆکارگەلێک هەبوون لەوانەش بەشداریکردنی ئەم خێڵە لەگەڵ هاوبەش پەیداکەرانی مەکە لە غەزای ئوحوددا هەروەها لە ڕووی جوگرافیەوە شوێنی نیشتەجێبوونیان کەوتبووە سەر ڕێگەی سەرەکی نێوان مەککە و مەدینە ئەمەش وای کردبوو ببنە لەمپەڕ لە بەردەم بڵاوبوونەوەی ئیسلام لەو ناوچەیەدا یەکێکیش لە بتە گەورەکانی عرب لەو ناوچەیەدا بوو کە ناوی مەنات بوو زۆرێک لە خێڵە عربەکان بە گەورەیان دەزانی و دەیان پەرست و لە ڕووی مادی و معنەوی قازانجیان لێ دەکرد سەرڕای ئەمەش کاریان دەکرد بۆ کۆکردنەوەی ماڵ و سامان و چەک و سەرباز و دانانی کۆسپ لە ڕێی بانگەوازی ئیسلامیدا بە تایبەتی دوای کۆسپی ئۆحد لەبەر ئەوانە زۆر پێویست بوو هێز و توانە سەربازیەکانیان تێک بشکێنرێ و لە ناو ببرێن و پەیکەری مەنات بڕوخێنرێت لەبەر ئەوە دەسەڵاتیان نەگاتە لوتکە و هیچ پێگەیەکی ئاینی و سەربازی و بازرگانیان نەمێنێت ناوچەکەشیان بلکێنرێت بە دەوڵەتی ئیسلامی تازەگەشە سندووەوە و فراوانکردنی دەسەڵاتی مسلمانەکان بەسەر ئەو ناوچەیەدا ئەمەش بۆ بێهێزکردنی قڕیش و ترساندنی خێڵە عربەکانی تر بوو کە هەمان بیرکردنەوەی قڕیشیان هەبوو ابن اسحاق ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێت بە پێغەمبەری خوایان ڕاگەیاند کە بەنی مستەڵق بە سەرکردایەتی حارثی کوڕی ئەبو ذرار خۆیان کۆ کردوتەوە بە مەبەستی هێرش هێنانە سەر مەدینە واقیدی دەڵێت ئەسب سوارەکانیان لە ناوچەکەی خۆیان هاتنە دەرەوە و پێشڕەویان کرد بەرەو مەدینە هەواڵەکەیان بە پێغەمبەری خواگەیان درودی خوای لەسەر بێ ئەویش بورەی دەی کوڕی حەسیبی ئەسلەمی نرد بۆ دڵنیابوون لە ڕاستی هەواڵەکە برەیدە پاش دڵنیابوون لە ڕاستی هەواڵەکە گەڕایەوە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و لە هاتنی سوپاکە ئاگاداری کردەوە پێغەمبەری خوش درودی خوای لەسەر بێ خەڵکی کۆکردەوە و پێی ڕاگەیاندن ئیبن سعات ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بورەیدەی کوڕی حەسیبی ئەسلەمی نرد بۆ ئەوەی زیاتر لە بارودۆخەکە ئاگاداری بکاتەوە ئەویش خۆی وا نیشاندا کە بۆ هاوکاریان هاتووە تا دواجار لە مەبەستەکەیان تێگەشت کە دەیانەوێت هێرش بکەنە سەر مەدینە و بورەی دە هەواڵەکەی گەیان دە خزمەت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە خێرایی مسلمانانی هاندا بۆ بەشداری کردن و دەرچوون بۆ ئەو غەزایە لەم غەزایشدا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ هاوسری بەڕێزی ئایشەی کچی ئەبوو بەکری سەدیقی لەگەڵ خۆی دابرد هەروەک خۆی دەفەرمێت پێغەمبەر درودی خی لەسەر بێ ئەگەر بیویستایە سەفەر بکات یاخود دەربچێت بۆ غەزایەک تیر و پشکی لە نێوان هاوسەرەکانیدا ئەنجام دەدا هەر کامیان ناوی دەرچووبایە لەگەڵ خۆیدا دەیبرد کاتێک غەزای بەنی مستەڵق ڕوویدا پێغەمبەری خوادرودی خی لەسەر بێ تیر و پشکی لە نێوان هاوسەرەکانیدا ئەنجامدا هەروەک کاری هەمیشەیی بوو من لە ناویاندا دەرچووم لەگەڵ پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆژی دووشەممە دەرچووین لە مەدینە کە تەنها دوو شەو لە مانگی شەعبان مابوو حەوسەت جەنگاوەر و سێسەد ئەسپ سواری لەگەڵدا بوو زەیدی کوڕی حارثی کردە سەرکاری مەدینە لە جێگەی خۆی لە گێڕانەوەیەکی تردا ئەبوو زەڕی غەفاری یاخود نومەیلەی کوڕی عەبدوڵای لی تیدا ناوە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بە پەلە مسلمانانی کۆکردەوە و بە خێرایی ڕۆیشتن دووڕوەکان بە سەرکردایەتی عەبدوڵای کوڕی ئوبەی بۆ یەکەم جار لەم غەزایەدا بەشدار بوون بە مەبەستی دەستخستنی دەستکەوتی شەڕ و دروستکردنی پەشێوی و ئاژاوە نانەوە و دڵەڕاوکێ لە ناو مسلماناندا و هەوڵدان بۆ نانەوەی جیاوازی و دووبەرەکی و ناکۆکی لە نێوانیاندا لەبەر ئەمانە بەشداری ئەم غەزایەیان کرد لە ڕێگەدا مسوڵمانەکان سیخوڕێکی بەنی مستەلقیان دەستگیر کرد بەر لە گەیشتنیان پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ جابیری کوڕی عبدوڵای ئەنساری نرد بۆ کارێکی نهێنی و پێویست کاتێک گەڕایەوە پێغمبەری خوا درودی خوای لەسەر بێ لەسەر پشتی وشترەکەی نوێژی دەکرد جابیر دەڵێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ بۆ کارێکی پێویست منی نارد لەو کاتەی کە دەرچووم بۆ غەزای بەنی مستەلق کاتێک گەڕامەوە پێی گەیشتم نوێژی دەکرد لەسەر پشتی وشترەکەی بێ ئەوەی ڕووشی لە قیبلە بێت سەلامم لێکرد وەڵامی نەدامەوە ئاماژەی بۆ کردم بە دەستی کە دابنیشم منیش گوێم لێ بوو قورئانی دەخوێن لە نوێژەکەیدا زوهری ڕاوی کە ڕووداوەکە دەگێڕێتەوە بە دەستی ئاماژەی ڕوە و زەوی کرد کاتێک تەواو بوو بانگی کردم و فەرمووی چیت کرد بۆ ئەو مەبەستەی نردمیت تۆ سەلامت لێکردم بەر لە ئێستە و منیش نوێژم دەکرد وەڵامم نەدایەوە هیچ شتێک ڕێگر نەبوو لە وەڵامدانەوەت تەنها نوێشکردنەکەم نەبێت دواتر مسلمانان گەیشتە ئاوەکانی بەنی مستەلق کە کەوتبووە نێوان کەدیر بە دووری سەد و بیست کیلۆمەتر و عەسفان بە دووری هەشتا کیلۆمەتر لە مەککەوە. موسڵمانان لەناکاو هێرشیان بردە سەریان بێ ئەوەی ئاگایان لە خۆیان بێت. ماوەیەک خۆیان ڕاگرت و شەڕیان کرد، پاشان خوای گەورە تێکیشکان و بەزین و هەموویان دەستگیر کران تەنها سەرۆکەکەیان نەبێت کە ناوی حەرثی کوڕی ضرار بوو. لە ئیبن عومەرەوە ڕەزای خوای لەسەر بێ دەفەرموێت، پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ هێرشی بردە سەر بەنی موستەلەق، کە لە بێ ئاگاییدا بوون و خەریکی ئاودانی ئاژەڵەکانیان بوون شەڕ کرا لەگەڵ ئەوانەی شەڕیان کرد و هەندێکیان کوژران و ئەوانی تریش دەستگیر کران لەو ڕۆژەدا جوێرەی کچی حارز بوو بە هاوسەری پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لە گێڕانەوەی ئیبن و ئیسحاق ڕەحمەتی خوای لێبێ دەڵێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ڕۆیشت تا گەیشتە سەر ئاوی مورەیسع کە ئاوی بەنی مستەلق بوو ئەم غەزایە بە ناوی غەزای مرەیسع هاتووە کە بە ناوی ئەم ئاوەوەیە لە ناوچەی کەدیری بەرەو کەناری دەریا پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ مسلمانانی ئامادە کرد و خەڵکەکەشی بەرەو ناوچەکە کشان و شەڕدەستی پێکرد خی گەورەش بەنی مستەلقی تێکشکاند ئەوەی کوژرا کوژرا کەلوپەلەکانیشیان دەستی مسوڵمانان کەوت و پێغەمبەری خواش درودی خوای لەسەر بێ دابەشی کرد بەسەر مسوڵماناندا حافظ ئیبن و حەجەر هەردوو گێڕانەوەکەی کۆ کردوتەوە و دەڵێت پێدەچێت لە کاتی دەستپێکردنی شەڕەکەدا بەنی مستەڵق کەمێک خۆیان ڕاگرتبێت کاتێک کوژراو زۆر بوو لە ناویاندا شکستیان خوارد و ڕایان کرد کتوپڕ مسلمانەکان گەیشتە سەریان ئەوان لەسەر ئاوەکە خۆیان گرتەوە و ڕیزیان بەست و دامەزران وەک خۆ ئامادەکردن دووبارە بۆ جەنگ دواجار شەڕ دەستی پێکردەوە لە نێوانیاندا پاشان مسلمانەکان سەرکەوتن بەسەریاندا دروشمی مسلمانەکان لەم غەزایەدا بریتی بوو لەمە ئەی سەرکەوت و بکوژە بکوژە سینانی کوڕی وەبرەی جوهانی ڕزای خی لەسەر بێ دەفەرمێت لەگەڵ پێغەمبەری خوادا درودی خوای لەسەر بێ بەشداری غەزای موریسیعمان کرد کە غەزای بەنی مستەلق بوو دروشممان بریتی بوو لە ئەی سەرکەوت و بکوژە بکوژە پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ ماوەیەک لە خاکی دوژمندا مایەوە و بتە گەورەکەی کە ناسرابوو بە مەنات تێک شکاند و بتخانەکەی ڕوخاند لە عروەی کوڕی زوبەیرەوە دەفەرمێت پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ غەزای مورەیسعی کۆتایی پێهێنا هەر لەو شەوەدا مەناتی گەورەی تاغوتی تێکشکاند و پەرستگاکەشی ڕووخاند کە کەوتبووە نێوان سەرووی مشلیل و دەریاوە. بەڕێزان غەزای بەنی مستەڵق لێرەدا کۆتایی دێت بە پشتیوانی خی گەورە لە ئەڵلقەی داهاتوودا باس لەوە دەکەین کە هەوڵدان بۆ هەڵگیرساندنی ئاژاوە لە نێوان مهاجرین و ئەنساردا تا ئەو کاتەش هەموو لایەکتان بەخوای گەورە دەسپێرین خواتان لەگەڵ.